شەهرەزاد جێڕایەوە لەو لایشەوە تەیخمۆسشا 1500 باری کوتاڵی ئاوریشم و زێڕ و زی و بەشێکی زۆر لە بابەتی ڕازاندنەوەی بووک بارکردە سەرپشتی چەند وشتر و هێسترێک دایە دەست ئەین زاری وەزیر نامەیەکیشی بۆ نووسی کە ناوەڕۆکەکەی وابوو سلااو لە شا بەهرەوان حەزەکەین ئەوە بزانن کە ئەستێرە ناسان و فەلەکی و بەختگرەوانمان کۆکردوێتەوە دوای تێڕوانین و بەختگرتنەوە ناسینەوەی ئەستێری بەخت پێیان ڕاگەیاندوین کە خوا کوڕێکمان پێ بەخشێ لە کچەکەی ئێوە و عینەزاری وەزیرم ڕەوانەی لای ئێوە کردووە و هەموو پێداویستیەکانم لەگەڵیدا ناردووە کردومەتە وەکیلی خۆم بۆ مارە بڕین تکایە کارەکەی پشگوێ مەخەن جێبەجێ بکەن ئێمەش ئەو چاکەتمان بیر ناچێ بە ئاگا بن و سەرپێچی مەکەن لەم بڕیارە ئەوەش بزانە ئەی بەهرەوان شا خوا مەملەکەتێکی داوە پێم مەڵکو و سامانێکی زۆری پێبەخشیوم گەر کچەکەتم پێ بەخشی ئەبی تەیەک و هەموو ساڵێک هێندەت پارە بۆ نێرم کە لێت زیاد بێ ئەمجا تەیغموس شا نامەکەی بە جۆری تایبەت مۆر کرد دایە دەستی عینزاری وەزیری فەرمانیشی پێدا کە بەرەو خوراسان بکەوێتە ڕێ ئەویش کاروانی خستە ڕێ تا گەشتە نزیک شاری شا بەهرەوان ئەمجا هەواڵی نرد بۆ شا کە وەزیری شا تەیغموس هاتووە بەهرەوانشا هەرزوو فەرمانی دا کە پیاوانی دەوڵەت بچنە پێشوازیان و خواردن و پێداویستی کاروانەکەیان بۆ ئامادە بکەن ئالیک بۆ هێستن و ئەسپەکانیان برن ئەوانیش چوونە بەخێرهێنانیان دەڕۆژ لە ژێر دەواردامانەوە تاکومان دویان بحەوێتەوە دواتر بەرەو شار بوونەوە بەهرەوان شا بەرەو پیریان چوو پێشوازی لێکردن کە نامەکەی وەرگت و خوێندیەوە زۆر خۆشحال بوو ڕویکردە وەزیری میوانی وتی مژدە بێ شا تەیغموز باواتی خۆیەگا ئەگەر داوای گیانیشم کای دەمێ ئەمجا شا بەهرەوان چۆ لای کچەکەی و دایکی هەواڵەکەی پێگەاندن دواتر پێیانوت چۆنت پێ باشەوا بکە ئەمجا شا بەهرەوان گەڕایەوە بۆ لای ئەینزاری وەزیری میوان وەزیری میوان دوو مانگ بە میوانی مایەوە ئەمجا بە شای وت ئەمەوێت لە دیارەکەت بێبەشیمان نەکەیت و کاتی گەڕانەوەم بۆ وڵاتەکەم هاتووە پاشا ژوتی بە چاوان ئەم جام و پیاوان و سەرانی دەوڵەتی بان کرد قەشە و پیاوانی کڵێسە بانکران کچەکەی لە شا تەیغم و زمارە کرد ئەمجا جیازیەکی زۆر لەباری جۆرا و جۆر وشتین نەختینە پارچەی زێڕ و زیوی گران بەهای لەگەڵدانات کە زمان ناتوانێ وەسفیان کە فەرمانیشی دا شار بە جوانترین شێوە ڕازایەوە ئەمجا عینزاری وەزیر کچە پاشایی بە بۆکی بردەوە بۆ وڵاتی خۆی کە هەواڵ گەشتە شاتەیغموس فەرمانی دا شار بڕازێنەوە دوای چەند مانگێک شازادە سکی پڕ بوو دوای نۆمان کوڕێکی بوو کا دوت مانگی چواردەیە کە پاشا ئەم هەواڵی پێگەیشت ناردە شوێن ئەستێرە ناسان و کتێبگرەوەکان و ساحیراندا و پێیوتن ئەبێت کتێبی بۆ بگرنەوە فاڵی بۆ بگرنەوە سەیری دواڕۆژی ئەم کوڕەمم بۆ بکەن ئەوانیش دوای لێکۆڵینەوە وتیان ئەم کوڕە بەختیارە بەڵام کە تەمەنی ئەگاتە پانزە ساڵان تووشی ناڕەحەتیە بێ ئەگەر دوای ئەو ناڕەحەتیە ژیا پیاوێکی گەورە و پاشای لێ دەرەچێ لە باوکی بەناوبانگترە بێ ئەگەر بەو ناڕەحەتیەش مرد ئەوە چار نییە. شەهرەزاد جێڕایەوە کە پاشا ئەم هەواڵی بیست زۆر دڵی خۆش بوو ناوی نا جانشە ئەم جاخستە قەبێڵی مامان و دایانەکانی کۆشک تاکو و بۆی پەروەەردە بکەن کە تەمەنی گەشتە پێ ساڵان خراە بەرخوێندن وای لێهات کە ئەنجیل بخوێنێتەوە فێرە سواری و شەڕشیر و ڕمبازێن کرا دواتر گەورەتر بوو بووە پاڵەوانێکی بەناوبانگ و بۆ ڕاوشکارە چوە شاخ ڕۆژێکیان تەیغمۆسشا بۆ ڕاوشکار فەرمانیدا سوپا و پیاوانی دەربار لەگەڵیدا دەرچوون شا و جانشای کوڕی دەشت و دەریان بڕی پاش نیوەڕۆی سێمرۆژ ئاسکێک لە بەردەم جانشاوە ڕای کرد ئەویش بەغارکردن شوێنی کەوت حەوت لە کۆیلەکانی تەیقموسشا چاویان لەم کارە بوو شوێن جانشا کەوتن تا گەشتە سەر دەریایەک ئەمجا بە حەو کۆیلە و جانشا پەلاماری ئاسکەکەیاندا تاکو بیگرن بەڵام ئاسکەکە خۆی فرێدایە دەریاکەوە دواتر کۆیلەکان چاوەڕێی گەڕانەوە بوون بەڵام جانشا دورگەیەکی دووری بینی لە دەریاکەدا پێی وتن ئەمێ بچین بۆ ئەو دورگەیە ئەمجا بەلەمێکان پەیدا کرد و سوار بوون بەرەو ئەو دورگەیە بە دورگەکەدا بڵاو بوونەوە کەوتنە تەماشاکردن ئەمجا ئاسکیان لەگەڵ خۆیان هێنایەوە ناو بەلەمەکە و بەرەو ئەو کەنارە سەڵیان لێدا کە لێوەی هاتبوونە ئاوەکەوە بەڵام تاریکی شەویان بەسەردا هات و ڕێگەیان هون کرد ڕەشەبایەکی تون بەو شەوە هەڵی کرد بەلەمەی لەگەڵ خۆی برد سەرنشینەکان هێندە ماندوو ببوون لە بەلەمەکەدا خەویان لێکەوت تا ڕۆژ بۆوە سەیریان کرد بەلەمەکە هەڕە بە هەر چوار لادا دەریایە و دەریا لەو لایشەوە تەیغمسشا زۆر بۆ کوڕەکەی گەڕانەی دۆزیەوە ئەمجا فەرمانیدا هەر کۆمەڵێک سەرباز و بەرەو لایەک بڕۆن ئەو ناوچانە بپشکنن بەڵکو کوڕەکەی بۆ بدۆزنەوە کۆمەڵێک بەرەو دەریا چوون کە گەشتە کەنار دەریا چەند کۆیلەیەکی جانشان بینی کە پاسەوانی چەند ئەسپێکی زیینکرااو بوون ئەوانیش هەواڵی جانشان لێپرسی کۆیلەکان هەواڵی چوونە بەلەمە و ناو دەریان پێوتن کۆمەڵە سەربازەکە سپەکان و کۆیلەکانیان هێنایە و هاتنەوە کە پاشا ئەم هەواڵی بی زۆر گریا و تاجەکەی لەسەری فرێدا لە پەشیمانیدا پەنجەی خۆی گەست. ئەمجا کەوتە نامەنووسین بۆ دورگەکانی سەر دەریای نارد کە کوڕەکەی بەم ناونیشانانە ون بووە. ئەمجا سەد کەشتی ئامادە کرد و پاژماوەی سەربازەکانی سوار کرد. دە ڕۆژ بە نێو دەریادا گەڕان، بە دەستی خاڵی گەڕانەوە. جانشا و کۆیلەکانی نێو بەلەمەکە بایەکی تون بردنی تاکو گەیاندنیە دورگەیەک. جانشا و شەش کۆیلە کە مابوونەوە دابەزین و، چوونە دوورگەکەوە گەشتە سەرکانی و ئاوێک پیاوێکیان دوور بە دوور بینی کە دانیشت بوو چوون بۆ لای و سلاویان لێکرد ئەویش بە زمانێک وەڵامیدانەوە کە لە جریوەی باڵندە چوو کابرا هەر سەیری ئەم لاو ئەو لای خۆیە کرد لە کاتێکدا کۆیلەکان سەریان سوورما بوو کاتێکیان زانی پیاوەکە بوو بە دوولەتەوە هەر لەتێکی بۆ لایەک چوو شەهرەزاد گێڕایەوە ئەمان لەم حاڵەتەدا بوون کە خەڵکێکی زۆریان بینی بەلا پاڵەکەدا هات نەخوار و بۆ سەرکانی و ئاوەکە ئەمجا بە هەمان شێوە هەریەکەیان بوون بە دوولەتی وەکو یەکەوە ئەمجا هات نەوێزی جانشا و کۆیلەکانی تاکو بیان خۆن جانشا چارەی نەما و هەڵات کۆیلەکانیشی بەدوایدا بەدەم ڕاکردنەوە سێ کۆیلی جانشا خورا و سێ کۆیلیان مانەوە هەرخێرا چوونەوە کەنار دەریا و سواری بەلەمەکە بوونەوە و کەوتنە سەوڵ لێدان بەرە و ناوەڕاستی دەریاکە ئیدی دەریا و بایەکە بەلەمیان دایەتەکان بێ ئەوەی جانشا و کۆیلەکان بزانن بۆ کوێچن لە نێو بەلەمەکەدا ئاسکەکەیان سربڕی و کەوتنە خواردنی گۆشتەکەی شەو و ڕۆژ بە دەم باوە بوون دواتر کەوتنە کەناری دورگەیەکی دی سەرنجیاندا پڕ لە دار و درەختی بەردار ڕز و باخ و کانی ڕووبار کە هەر لە بەهشت ئەچوو جانشا زۆری ئەو دیمەنانە پێخۆش بوو بە کۆیلەکانی وت ئەمەوێت هەواڵی ئەم دورگەیە بزانم کۆیلێکیان وتی هەرێستا دابەزم و ئەڕۆم پێی داگەڕێم و هەواڵی دورگەکەتان بۆ دێنم جانشاوتی وا نابێ هەر ئێستا هەرسێکتان بڕۆن منیش لە بەلەمەکەدا چاوەڕێتانەکەم هەرسێ کۆیلەکە دابەزین چوونە دورگەکەوە ئەوانیش ڕۆژهڵات و ڕۆژاوای دورگیان پشکنی کەسێکیان تێدا نەدی بەرە و ناوڕاستی دورگەکە چوون سریان کرد لە دوورەوە قەڵایەکی سپی دیار بوو لە مەڕمەڕ دروست کرابوو چوار دەوری بەڕەز و باغ گیرابوو کانی و ئاو گوڵ و گوڵزار سەدان جۆری بولبول و قمری و چیمەن و لالەزار لە ناو کۆشکەدا ڕەز و باغ بۆنی گوڵ دڵی بوژانەوە دەماغ لە ناوەڕاستی حوشەکەیدا حەوز و ئاوێک بوو لە قەراغیدا بەرهەیوانێک بوو چەندین کورسی لێدانرا بوو لە ناوەڕاستی کورسەکاندا تەختەمێزێک بوو کە لە زێڕی ساغ دروستکرا بوو چەندین نەخش و گۆی مرواری تیا بوو ئەم جانا و کۆشک خوار و ژوور هەموو گەڕان کەسیان نەدی بە پەلە گەڕانەوە چیان دی بوو بۆ جانشان جێڕایەوە جانشا هێندەی دی لای شیرین بووتی با بڕۆین چونکە بێت بە چای خۆم ببینم لەنگەری بە بەلەمەکە خست و بەستەوە شوێنیان کەوت کە گەیشتە قەڵاکە بە ناوی داگەڕان چوونە ڕەزوو باخەکەوە لە میوەکانیان خوارد ئیدی ئێوارەیان بەسەردا هات، بۆیە گەڕانەوە ناو کۆشک. جانشا لەسەر تەختە زێڕینەکە دانیشت، کۆیلەکان لەسەر کورسیەکان. ئەمجا جانشا بیری کورسی پاشایەتی باوکی کەوتەوە، بیری دایک و باوک و وڵاتی کرد، بۆیە دەستی کردە گریان. کۆیلەکانیش لەگەڵیدا دایەنە پڕمەی گریان. ئێوارە گوێیان لە قریشکە و زریکە بوو لە دەریاوە. کە سەیریان کرد کۆمەڵێکی زۆر مەمون هاتن هزار و سەد تومەس ئەم قەڵا و کۆشکە هی ئەو مەمونانەیە مەمونونەکان کە بەلەمەکان لە کنار دەریا بینی بوو بەلەمەکان تێک شکاند بوو بەرەو قەڵا و تەلارەکە بوونەوە کە هات ناو قەڵا بینیان جانشا لەسەر کورسی شا دانیشتووە ئەمجا هەندێک لە کەڵەکانیان هاتنە پێش لە تەختە زێڕینەکەی کە جانشای لەسەر دانیشت بوو کڕنوشیان بۆ برد یەک سعات دەستیان بە سنگەوە بۆ گرت ئەم جا هەندێکیان هاتنە پێش چەند ئاسکێکیان هێنا و بردیان لە حوشەکەدا سەریان بڕی و گۆشتەکانیان جنی و دواتر کەوتنە برژاندنیان و لەسەر چەند سینیەکی زێڕین ئامادەیان کرد و لە بەرپێی جانشادا سفریان ڕازاندەوە بە ئیشارەت فەرمیان لێکرد ئەمجا لەگەڵیاندا کۆی لەو چەندین مەمون کەوتنەنانی ئێوارە خواردن ئەمجا سفرە و خوان هەڵگیرا دواتر چەندین جۆری میوە ئامادەکرا کە میوە خورا سینی لابرا جانشا بە ئیشارەت لە گەورەی مەمونونەکانی پرسی ئەم قەڵا و تەلار و ڕز و باخە ڕازاوەی هیچەیە گەورە مەمون بە ئیشارە تێگەاندن کامانە حەزرەتی سلەیمان کوڕی داوت خاوەنی بووە سلاوی خۆیان لێبێت و ساڵی جارێک سەری لێرە داوە هەرچیەک بفەرموویت جێبەجێەکەین ئیدی مەمونونەکە ئەن شوێنەکەیان چۆڵ کرد جانشا لەسەر تەختەکەی لێ نووست و کۆیلەکانیش هەریەکە و لای خۆی و نووست تاکو ڕۆژ بۆوە ئەمجا چەندین جەنگاوەری مەمون پەیدا بوون کە هەریەکەیان سواری پشتی سەگێک بوو سەگەکە ڕەشمێکی زێڕی لە ملدا بوو ئەو سەری بەدەست سوارە مەمونونەکەی سەرپشتیەوە بوو چەندین گەورە وەزیری مەمونیش لە دەوروبەری جانشا وەستا بوون و دیار بوو چاوەڕێی فەرمان بوون دواتر جانشا کە سەیری ئەو سوپای مەمونەی کرد کە سەک سوارن زۆری بەلاوە سیر بوو ئەمجا گەورە وەزیری مەمونی شارەتی بۆ جانشا کرد فەرموو سوار بە و لەگەڵمان تەشریف بێنە. ئەویش خۆی و سێ کۆیلەکەی سواری ئەسپی ئامادەکراو بوون. شوێنیان کەوتن. تا چاو بڕکە سوارەی مەیمون بوون، ڕیزیان بەست بوو، ئەسپەکانیان سەگ بوو. ڕۆشتن تاک و گەشتە سەر دەریا. لێرەدا جانشا بەلەمەکەی خۆیانی بیرکەوتەوە. بۆیە بە ئیشارەت پرسی چی لێ هاتووە. گەورە وەزیری مەیمون بە ئیشارەت تێیگەیاند کە ئەو بەلەمەیان شکاندووە. ئەمجا پارچەکانی پیشاندان تێیگەیاندن کە ئەم کارەیان بۆیە کردووە ئێمە ئێوە ئەکەینە پاشای خۆمان بەڵام وتومانە نەبادا لێمان تووڕە بن و هەڵێن و درگەکە بە جێبی هەڵن بۆیە بەلەمەکەمان شکاندووە ئەمجا جانشا ڕووی کردە سێکۆیلەکەی وتی کەوا بووە بێت ئارام بین لەگەڵ ئەم مەمونانەدا تا بزانین خواچیمان بەسەر دێنێ ئەمجا لەوێشەوە ڕۆشتن تاکو گەشتە کەناری ڕووبارێک کە چیایەکی بڵند لە تەنیشتەوە بوو جانشا کۆمەڵە غۆرەلایەکی زۆری بینی لە گەورە وەزیری مەمونی بە ئیشارەت پرسی ئەوانە چیەکەن بەو لاپاڵی شاخەوە مەمونیش لە وەڵام داوتی ئەو غۆرێ لایەنە دوژمنی ئێمن هاتونەتە سەرمان تاک و پەلامارمان بدەن و بمان کوژن جانشا سەری لیان سوورما چونکە ئەوان سواری ئەسب بوون هەروەکو مرۆڤ کە غۆرێللاکان سوپای مەیمونیان بینی هاتنە جەنگیان و تاوێر و بەردێکی زۆریان بۆ خلۆرکردنەوە و مەمونێکی زۆر کوژران ئەو غۆرێللایەنە هەندێکیان سەری لەسەری گاچ و هەندێکیشان لەسەری وشترە چوو جەنگێکی گەورە ڕوویدا و مەمونونەکان تێکشکان ئیدی جانشا ئارامی لەبەر هەڵگیرا و فەرمانیدا بەسێ کۆیلەکە کە تیربارانیان بکەن تاکو و بەریان لێ بگرن و بیان جڕنە دواوە ئەمجا غۆرێلاکان زۆریان لێکوژرا شکستیان خوارد و بەرەو دوا گەڕانە و هەڵاتن کە مەمونونەکان ئەو سەرکەوتنەی جانشایان بینی و هەڵاتنی غۆرێلاکان لە ئای ڕووبارەکە پەڕینەوە ئەو بەر و شوێن غۆرێلاکان کەوتن و دوریان خستنەوە ئەمجا هەر پێشڕەویان کرد تا گەشتە شاخێکی بڵند پارچە بەردێکی مەڕمەڕی درێژی بینی لەسەری نووسرا بوو ئاگادار بە ئەی ئەو کەسەی بەم ڕێگایەدا ئەڕۆیت ئەبیتە پاشای مەمونان هەرچی ئەبینیت ئەبێتە هی خۆت بەڵام گەر بە ڕێگەی ڕۆژەڵات دابڕۆی ڕێگەکەی دوورە و سێ مانگت پێچێ کە ئەم ڕێگایە بەناو غۆرێلاکان و دڕندەکان و دێ و درنج داڕوات دواتر ئەگاتە سەر دەریایەک کە بە چوار لای زەویەکدا درێژ بۆتەوە گەر بەڕێی ڕۆژ ئاوا بڕۆیت چوار مانگەڕێیە ئەو سەریشی بە دۆڵی مێرولە کۆتایی دێ گەر چوویتە ناو ئەو دۆڵەوە ئاگاداری خۆت بە لەو دۆڵی مێرولە دوای ئەویش ئەگەیتە بەردەم شاخێکی بڵند کە وەکو ئاگرە سووتێ و گەرمە ئەویش دەڕۆژە ڕێە شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد جێڕایەوە جانشا کە ئەو ئاگاداری خوێندە و باسی ئەو ڕووبارەی زانی کە زۆر خێرای و ئەبریسکێتەوە و تەنیا شەوان وشکە بێ لەو بەریشیەوە شارێکی جوولەکە نشینی لێە کە بێ ئاگان لە ئاینی محەممەد درودی خوای لێبێ تا منیش لە نێو مەموناندا بم ئەوانیش بەسەر وڵاتی غۆرەلاکاندا زاڵن ئەوەشی زانیبوو کە ئەو ئاگاداریە کاتی خۆی حەزرەتی سلەیمان سلاوی خی لێبێ نووسیوێتی کە جانشا خوێندیەوە دەستی کردە گریان ئەمجا لای کردەوە لای سێ کۆیلەکەی دا و نووسینی سەر مەڕمەڕەکەی پێوتن ئەمجا کە زانیان سەرکەوتن هەر بۆ خۆیانە بە دڵخۆشی و گەڕانەوە بۆ قەڵاکەی خۆیان ساڵ و نیوێک جانشا حکومڕانی مەمونونەکانی کرد جانشا فەرمانی دا کە مەمونونەکان خۆیان سازدەن بۆ چوونە ڕاوشکار کەوتنە ئەو دەشت و چۆڵەوە، ئیدی ئەم دۆڵ و ئەو شاخیان کرد تا گەشتنە دۆڵی مێرولە، ئەمجا کە سەیری کرد، هەمان شوێنی ئاگادارکردنەوەی سەر بەردە مەڕمەڕەکەیە، فەرمانی دا بار و بنە بخەن بۆ حەوانەوە، بۆ ماوەی دە ڕۆژ لەو شوێنە دامانەوە، جانشا، هەرسێ کۆیلەکەی خۆی بە جیا کۆکردەوە پێی وتن ئەمەوێت خۆمان بدەین بەم دۆڵی مێرولەوە هەڵبێن و لەم مەملەکەتی مەیمونانە ڕزگارمان بێت و خۆمان بکەین بە شاری جوولەکەکاندا لەوێشەوە بڕۆین بەڕێ خۆمانەوە تا بزانین خواچیمان بەسەردێنێ ئەوان جووتیان بەسەر چاوان و پەسەندمانە ئەم جا بێدەنگ بوون تاشە و درەنگ بوو شمشێریان لە خۆیاندا و خەنجەریان لە کەمەر خواردنیان برد و سوار بوون و کەوتنە ڕێ بەبێ ئەوەی بهێڵن مەمونونەکان پێیان بزانن ئەو شەوە تاک و بەرەبەیان بەڕێوە بوون بۆ بەیانی کە مەمونونەکان ڕوانیان جانشا و سێکۆی لەکەون بوون زانیان هەڵاتون هەندێکیان سوار بوون بەرەو ڕێ ڕۆژهڵات بەشەکەی تریان سوار بوون بەرەو دۆڵی مێرولە شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو بێدەنگ بوو هێندەیان زانی لە زەویەوە هەزاران مێرولە ئەهاتنە دەرەوە و کە هەریەکەیان بە هێندەی سەگێکە بوون کە مەمونونەکانیان بینی پەلاماریاندان و ئەیان خواردن بەدە مەمون پەلاماری مێرولەیەکیانەدا ئەیان کرد بە دوو کردەوە جەنگ تا دەمە و ئێوارە درێژەی کێشا جانشا و سێکۆیلەکە غاریاندا بەرە و قوڵای دۆڵەکە کە ڕۆژ بۆ مەمونونەکان جارێکی دی پەلاماری جانشایاندایەوە کاتێکیان زانی مەمونونێک پەیدا بوو کە وەکوفیل شفرەی درێژی هەبوو جانشا هاواری کردە کۆیلەکان شمشێرەکانیان لێ ڕادن بیان کوژن کەوت نەشەڕەوە ئەمجا مەمونە شفرە دارەکە پەلاماری کۆیلێکی داو کردی بە دوو کەرتەوە ئەمجا مەمونێکی زۆر لە جانشا کۆبوونەوە ئەویش ئیشارەتی بۆ دوو کۆیلەکە کرد و هەڵاتن تاکو گەشتە سەر ڕووبارێک کە مێرولەیەکی گەورەی لێبوو بەڵام ئاوەکە هێندە تیژڕەو بوو کۆیلەیەکی برد و خنکە جانشا لەو بەرەوە جلەکانی وشی و هەڵی خست و دەمە و ئێوارە مەمونونەکان گەڕانە وڵاتی خۆیان لەم لایشەوە جانشا هەر خۆی مابەوە تا دەمە و ئێوارە گریا شەو خۆی کرد باشکەوتێکدا زۆریش ئەترسا هێندە ماندوو بوو تا بەرەبیان خەبەری نەبووە ئێدی چەند شەو و چەند ڕۆژ بەڕێگاوە بوو لە برسانە جای خوارد تا گەشتە شاخە داگیرساوەکەی وەک ئاگروا بوو لەوێشەوە درێژەی بە ڕۆشتنەکەیدا تا گەشتە ئەو ڕووبارەی شەوان وشکە بوو سەیری کرد ڕووبارێکی گەورەیە لەو بەریەوە شارێکی گەورە و مەزن دیارە کە شاری جولەکەکانە چەند شەومایەوە تا ڕۆژی شەمە هاتەوە کە ڕووبارەکە وشک بوو پەڕیەوە خۆی کرد بە شارە جولەکەکەدا تا توانی بەو شارەدا گەڕا کەچی کەسێکی نەبینی ئەمجا دەرگای ماڵێکی کردەوە سەیری کرد ئەندامانی خێزان بێدەنگ دانیشتون هەرگیز قسە ناکەن ئەمی ژووتی من نامۆم بەم شارە و برسیمە ئەوانیش بە ئشارەت تیان گەیان